شەهرەزاد وتی سوپا وەکو دەریا شەپۆلێدا ئەمجا کەوتنا بە یەکدادان هەر وەکو دوو شەپۆلی دەریا پێکاندن یەکەم پەلاماردان لەشکری شامی دندانی سەرۆگۆزیران کە سێسە هزار جنگاوەر بوون کە سەرکردەکانی تورک و فارس ڕۆستەم و بەهرام جەنگاوەرانی ئەم دوانە بیست هزار سەرباز بوو دوابدۆ ئێوان لەشکری دەریای خوێاوک بوو کە هەموو زرێ پۆش بوون تا دوت مانگی هەڵاتووی نێو تەمومژن سوپای نەسارا هاواریانە کرد حەزرەتی ئیسا و مریەم و خاچ ئەمجا چوار دەوری لەشکرەکەی دندانی گەورە وەزیریاندا ئەمەش بە پرس و ڕای پیرێژنە فێڵاوی بوو چونکە شا زووتر پێیوت بوو تەکبیر چییە پیرێژن تۆ هۆکاری ئەم جەنگەیت پیرێژنەش وتبووی پاشای گەورەوە بزانە ئێستا من پیلانێک دانێم کە شەیتانیش ڕێی پێنەبا ئەو پیلانەش یەوەیە هزار جەنگاوەر بە پاپۆڕ و بە دەریا داڕوا تا ئەگەنە شاخی تەماوی و لەوێ چاوەڕێکەن تاکو ئاڵای سوپای ئیسلام دەرەکەوێ ئەمجا لە دەریاوە پشتیان لێ بگرن ئێمەش بەردەمیان لێبین یەکێکیان لێ دەرناچێ ئیتر ئەحەوێینەوە ئەفرەیدون شا پیلانەکەی پەسەند کرد کە سوپای ئیسلام بەو دۆڵەتدا ڕەت بوو هێندەیان زانی شمشێرەکان پێکاندران سوپای بەغدا و خۆراسان 120 هزار جنگاوەری فارس بوون کە زەولمەکان فەرماندەیان بوو سوپای نەسارە لە نێو دەریاوە ئەو سوپایان بینی شوێنیان کەوتن کە زەولمەکانەمەی بینی فەرمانی دابگەڕێنەوە بۆیان ئەم لە ئیسلام دەرچوانە بکوژن شرکانیش ڕوبەڕووی کۆمەڵێکی تریان بووەوە کاوانیش 120 هزار جنگاوە بوون سوپای نەسارا 1600 جنگاوە بوون کە سوپای مسلمانان تێکەڵ بە یەکتری بوون و ژمارەیان زۆر زۆرتر بوو زیاتر بڕوایان بەخۆیان پەیدا کرد هاواریان کرد خوا پەیمانی سەرکەوتنی بەیەمە و شکاندنی ئەوان داوە ئەمجا ناڵە و زرمەی شمشێر و ڕم بڵند بۆوە شرکان دڕی بە هەزاراندا شەڕێکی کرد مناڵ لەسەر سوڕمانیدا سەری سپێ کرد لە هەر کۆمەڵێکێدا تپیە کرد هاواریە کرد ئەله وەبەر تاکو بەرەو کەناری دەریای کشاندنەوە لێی کوشت و بەسەر یەکی داشکاندنەوە سەرکەوتن سوپای مسلمانان ئالە و پێکادانەدا نزیکەی 45 هزار جنگاوەری نەسارا کوژرا سێ هەزار و پێنج سەد جەنگاوەری مسوڵمانانیش شەید بوو ئەو شەوە شرکانی شێری ئاین زەولمەکانی برای خەویان لێ نەکەوت تاک و بەیانی بەسەر بریندارەکان داگەڕان و مژدایان بە لەشکری ئیسلامدا بڵاوە کردەوە کە سەرکەوتون و دژمنانیان شکاندووە لەو لایشەوە شا ئەفریدون پاشای قوستنتنیە و پاشای ڕۆم و دایکە پیرێژنە فێڵاویەکەی جەنگاوەرانیان کۆکردەوە و قسەیان بەم شێوەی بۆ کردن ئێمە بە زۆری خۆمانمان نازی بۆیە جەنگمان بۆ نەکرا ئەم جا پیرێژنە سەر ئاسنین وتی بۆ سەرکەوتن پێویستمانەیە گرتن ئەوەی ڕێی مەسیح بگرێچێتە سەر ڕاستە ڕێ ئەگەر شرکانیان نەبایە ئەبوو سوپایان تێکشکایە شا ئەفریدونوتی سبینێ کە هەردوو سوپا بەرامبەر یەک بۆ شەڕوەستان شۆڕە سواری پاڵەوان لوقای کوڕی شەملوت بۆ شرکان ئەنێرمە مەدان تا جۆرێ پشتی بشکێنێ گیانی لە لەش دەربێنێ یەک یەک ئەیان بەزێنێ تا دواییان پێدێنێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی بۆ سبێنێ بەیانی سوپای نەسارا ڕیز بوون سوارەکان ڕمەکانیان بڵند کردەوە سەرانی دەوڵەت لای پاشا کۆبوونەوە پاشایش خەڵاتی کردن وێنەی چوار مێخەی بەڕویاندا کێشا لوقای کوڕی شەملوت پاڵەوان کە نازناوی شمشێری مەسیحی لێنرابوو ئامادەکرا ئەم پاڵەوانە لە هەموو وڵاتی ڕۆمدا لە وێنەی نەبوو چ لە زۆران بازیدا یان لە ڕمبازیدا یان لە شەڕەشیردا زۆریش ناشرین بوو ئەدوت خەڵوزە وەکو شێر چەلەنگ بوو گوژمی وەک پڵنگ کڕنۆشی بۆ پاشا برد شایش پێیوت لە تۆم ئەوێ بەنگاری شرکانی کوڕی شاعمەری کوڕی نەعمان ببیتەوە ئەو شەڕانگێزەمان بۆ ڕسوا بکەیت و لە ناوی بەری پاڵەوان وتی بە چاوان ئەم جا لۆقا ڕۆشت و ئەسپێکیان بۆ هێنا ڕنگ زێڕین زینێکی قەڵپۆ زێڕینی لەسەر پشت بوو ڕمێکی بەدەستەوە بوو کە سێ سەرە نێزەی پێوە بوو ئەدوت سەری شەیتانە سوار بوو چوە گۆڕەپان ئەسب سوارێکی لە تەکدا بوو کە بە زبانی عەرەبی ئەینەڕان ئەی نەوەی محەممەد پاڵەوانمان تەنیا و تەنیا داوای شێری ئیسلام واتە شرکانەکە پاشای دیمەشق و شام کاتێکیان زانی حیلەی ئەسپ و نەعرەتەی شۆڕەسوارێک پەیدا بوو دڕی بە جەنگاوەراندا خەڵکی شەڕی حنینیان بیرهاتەوە جەنگاوەران بەترسەوە ئاوڕیان لێدایەوە ئەم جا بۆیان دەرکەوت کە ئەوە شرکانی کوڕی شاعمەری کوڕی نەمانە زەولمەکان پێی وت لە گۆڕەپان داوای تۆکەن ئەوێژوتی باشتر چۆ گۆڕەپانی شەڕ مسلمانانیش زانیان کەەوە یەکێکە لە پاڵەوانە ناودارەکانی وڵاتی ڕۆم کە سوێندی خواردووە سەرزەوی لە مسلمانان پاکاتەوە ئەگەر نا خۆی بە دۆڕاوە زانێ تەنانەت مناڵانی ناوسکی دایکانیش لێ ترسان ترک و دەیلەم و کوردان لێ ترسان شرکانی شۆڕەسوار وەکو شێری تووڕە بۆی هاتە گۆڕەپان ڕمی لێ ڕاتەکان کادوت ڕەشمارە بەدەستیەوە کەوتە نەعرەتە لێدان لۆقای پاڵەوان هێندە فریاکەوت ڕمەکەی ئاراستەی سەرسەنگی شرکان کرد شرکانیش چاپوکانە ڕمەکەی لە هەوا داگرتەوە کە هێندە بەگوژم بوو پێوەی لول بوو جەنگاوەرە مسلمانەکان ترسی ئەویان بوو پێکرابێ بەڵام هەستای و ڕمەکەی لۆقای ئاراستەی خۆی کردەوە لۆقایش ویستی لاسایی شرکان بکاتەوە و ڕمە ئاراستە کراوەکە بگرێتەوە ڕمەکە لە کەلەی چەقی بە پشدا کەوت و دەم و دەست گیانی دەرچوو جەنگ سەرومڕ بوو گۆڕەپان پڕ بوو لە بریندار و مردوو شرکان لەگەڵ زەولمەکان و خزنەدار و دندانی گەورە وەزیر کۆبەوە و بە زەولمەکان و خزنەداری وت سوپاس بۆ ئەو خویە کە دەرگای لە ناوبردنی بۆ کافران خستە سەرپشت زەولمەکان وتی بۆ سوپاسی خوانەکەین کە ڕێگەی بۆ عرب خۆش کرد لەمە و دوا نەوە دوای نەوە زاڵ بوونت بەسەر لقای پاڵەواندا بۆ یەکتر ئەجێڕنەوە ئەمجا شرکان وتی، ئەی خەزنەداری باڵا! پێشەنگی پۆڵا لەسەری ڕۆیشت، دندانی گەورە وەزیر و بیست هەزار سوارە بەرە بۆ کەناری دەریا، حەوت فرسەخ ڕێیە و پەلە بکەن، تاکو زوو بگەنە کەناری دەریا، کارێک بکەن دوو فرسەختان لە نێواندا ماوە بێ، لەگەڵیاندا سەنگەر لە زەویدا لێبدەن. تێیدا خۆتان بشارنەوە تا گوێتان لە دەنگی پیانە بێت و لە پاپۆڕەکانیان دابەزن ئەمجا چاوەڕێ بکەن کە ئاڵاتان بینی لێ نووسرا بوو لە ئیلاهای لە الله محەممە ڕسول الله تێکەڵاویان ببن و هاوار بکەن الله وەکبەر ئەم جالیان بدەن کارێک بکەن نەهێڵن بگەنەوە پاپۆڕەکانیان ئەوانی ژوتیان بەسەر چاوان ئەم جا خەزنەدار دندانی وەزیر و هزار جنگاوەری لەگەڵ خۆی برد بەو سبەینێ ئەو چەکدارانە بەو دەشت و دەرەدا بڵاو بوونەوە بەرەو کەناری دەریا بوونەوە پێکدا پژان شەڕ هەڵگیرسان ڕوویدا چرخی کوشتار خولە هەرکە لەسەر بوو لە لەش جیابەوە چاوان بوو ئەبڵقە بوون زراوە تەقی مەچەکە بچڕە کەل لەسەر ئەپەڕان ئەسپەکان لە خوێندا ئەگەوزان جەنگاوەرانی مسلمان سلاواتیان لێدا سوپای ڕۆمیش هاواری حەزەتی موسیانە کرد سوپای مسلمانان بەرەو دوا کشانەوە ئەفرە دونشا وای زانی سوپای ئیسلام شکاوە بۆیە فەرمانی بە سوپاکەیدا ئەی بەندەکانی مەسیح کەوتنە سەر ڕێگای ڕاست ئەی خزمەتکارانی جەسالیق خوا پێی بەخشین تەوفیق ئەوە تا سوپای ئیسلامە کشێنەوە و هەڵدێن ڕێیان مەدەن لیان بدەن بیان کوژن ئەگەر نا لێتان خۆش نابێ ئەو مەسیحی کە بە مەلەتکەی قسەی کردووە وا سوپان تێشکا شا ئەفریدونی قوستنتینە نەیزانی ئەوە فێڵی جەنگی سوپای ئیسلامە بۆیە پێی وابوو سەرکەوتون کاوا سوپای ئیسلام لە بەردەمیاندا ئەکشێنەوە مژدەی سەرکەوتنی دا بە پاشای ڕۆم ئەمجا سوێندی خوارد بە معجزەکانی مریەمی نەسارە کە جانگاوەرێک لە مسلمانان نەهێڵێ لە شارە بیان کوژێ و بیان کا بەدارە ئەبێت خوێنی لۆقا پاڵەوانیان لێبسێنێتەوە ئەمجا هاواریە کرد کوڕینا ئەمە تۆڵەی خوێنی ئیبلیزەیە ئەم جا زەولمەکان هاواری کرد ئەی بەندیانی شا دەی بیان کوژن بێ ئابڕویان بەو شمشێرە تیژە یان بەو تێزە ئەمجا سەرکردەیەک فەرمانی داو هاواری کرد بکوژن دژمنانی ئیسلام ئەی عاشقانی پێغمبەری ڕێبەر و ئیمام بەهشت لە سای شمشێردایە ئەمجا شرکان دەست و برد هێرشی بەلەشکرەکەی کرد دەروی هەڵاتنی لیان گرت بەڵام سەری سوڕما لە سوارێ خوێن لە شمشێری ئەبارێ کە بازوی هەڵەسوڕان دەیان کە لێ ئەپەڕان دووشم شێر بەدەستەوە دژمنی ئەبەستەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە شرکان گەیشتا و شۆڕە سوارە هاواری کرد تو قورآن تۆچەی کە بەهۆی ئەم جەنگەوە کە لە مەدانێکی ئاوا خۆت لە خۆت ڕازی کرد شۆڕە سوارەکە لە وەڵام داوتی خۆتۆ دوێنێ پەیمانت لێوەرگتم ئای چەندە زوو بیرت چووەوە ئەمجا کڵاو خودەکەی لەسەر داماڵی کە سەیری کرد زەولمەکانە شرکان زۆری پێخۆش بوو لە کاتێکدا لە بەرپرسی جەنگەکە لێ ترسا چونکە هێشتا تەمەنی ئەو جەنگەی نەبوو هەروها بوو حکومڕانی مەملەکەت بگرێتە دەست بۆیە پێوت پاشا گیان یاری بە گیانی خۆت مەکە لە جەنگدا با ئەسپەکەت بەتەنیشت ئەسپەکەی منەوە بێت چونکە خەمی تۆمە برا نەکو بە تیرێکی وێڵەوە ببی زەولمەکان وتی منیش حەزەکەم بە هێندەی تۆ ئازا ببم بۆیە درێغی ناکەم لەم جەنگەدا دواتر سوپای ئیسلام لە چوار لاوە سوپای دژمنی گەمارۆدا ئەم جا ڕووداوەکان ئاوەژوو بوونەوە شا ئەفریدون دەستی بەدەستادا و خەمیشکاندنی سوپای ڕۆمی بوو دواتر بە شکاوی بەرەو دەریا و پاپۆڕەکانی هەڵاتن کە لە ژێر ڕکێفی دندانی گەورە وەزیردا بوون لێیان ڕاستبوونەوە کەوتنە شمشێر وەشاندن سوپای نەسارەیان شکان لەولایشەوە میر بەهرام خاوەنی وڵاتی شام کە سەرکردایەتی هزار جەنگاوەریەکرد لێدان سوپای ئیسلام هزار بەترێقی سوپای نەسارایان کوشت پاپۆڕەکانیان تێکشکاندن زۆریشیان خۆیان هەڵدایە دەریاوە زۆربەی پاڵەوانەکانیان کوژران دەستکەوتێکی زۆریان دەستکەوت لەو دەستکەوتانە هزار ئەسب بوو سوپای ئەفریدون بەشتاوی گەڕانەوە لەشکری ڕۆم پێش گەڕانەوەی هەواڵی سەرکەوتنی پێگەشت بوو پیرێژ نەفیڵای وتبووی من کوڕی خۆم زۆر باشە ناسم هەمیشە جەنگی بردوێتەوە و هەرگیز لەشکرەکەی نشکاوە ئەمجا پیرێژنە فێڵایی فەرمانی دابوو شاریان ڕازاند بووە خەڵکی بە هەڵپەڕین و شەرابنۆشی دەریان بڕی خۆشی کاتێکیان زانی قەلە ڕەشی ڕەشی پەژارە هاتە سەر ئەو شارە کە چوونە پێشوازی سوپاکەی شافێدون با سەرباسی تێکشکانی سوپای ڕۆم و سەرکەوتنی ئیسلام بوو ئەم جاکوژران و دۆڕانی لۆقای پاڵەوانیان جێڕایەوە شا ئەفریدون سەری دنیای لێ هاتەوە یەک ئەو شکاندنەی بۆ ڕاز نابەوە لە هەموو لایەکەوە شای بوو بە شین و تازیە هاوار و گریان کە شای ڕۆم گەشتەوە لای شافریدون پێیوت چاوەڕێ مەکە لە جەنگاوەرانی سوپای خۆمان کەسی تر بگەڕێتەوە چونکە هەمویان پیاچون کە شافریدون ئەمەی بیست هێندەی خەم خوارد بورایەوە کە بە ئاگا هاتەوەتی ڕەنگە حەزەتی مەسیح ڕقی لێمان هەستا بێگەرنا بۆچی سوپای ئیسلام ئاوای بەسەرهێناین گەورە بە تریقەکان زۆر بە پەژارەوە پێشوازی ئەفرەیدون شایان کرد کە گەژوتی باوەی پیرۆز زۆر خراپ شکاوین باوە بە ترێقوتی گوێمە دەرێ لەوە چێ لە حەزرەتی مەسیح هەڵگەڕادنەوە بۆیە خۆش سزای داون ئێمەش لە سەرمانان نزاتان بۆ بکەین خوابتان پارێزێ پیرێژنە فێڵاوی هاتووتی پاشان سوپای ئیسلام زۆرن بە فێڵ نەبێ دەستمان پێیان ناگا ئێستا ژەمەوێ بە فێڵ خۆم بگەێنمە لای سەرکردەکان چۆن باوکیم کوشت ئاوا خۆشی بکوژم کارێکیان پێکەین یەک سەربازیان نەگەڕێتە وڵاتی خۆی داوا لە نەسارایی خەڵکی شارەکەم کە یارمەتیمان بدەن ئەمجا پاشاوتی هەر کاتێک ویست ئامادەین فەرماندرا سەد سەربازی بۆ ئامادە بکرێ شا پێی وتن ئاخۆ نازانن سوپای ئیسلام چی بەسەر نەسارا هێناوە وتیان بەڵێ شاوتی کەواتە بزانن ئەم پیرێژنا خۆی بۆ مردن ئامادە کردوەوێ بە یەک جۆر بەرگەوە بتان بە ئاخۆ ئێوەش خۆتانەکەن قوربانی حەزرەتی مەسیح منی شەریەکە و قنتارێک زێرتان خڵاتەکەم هەر کەسێکتان بە سەرکەوتوی گەڕایەوە زێڕەکەی حەڵال بێ ئەوەشی بکوژێ لەو دنیا حەزرەتی مەسیح پاداشتی ئەداتەوە ئەوانی ژوتیان ئەی پاشا وا ئێمەش خۆمان کردە قوربانی مەسیح و تۆ پیرێژ نەفیڵاوی هەندێ دەرمانی هێنا و کوڵانی ڕەشایی تیانەهێشت دای پۆشی تا سارد بۆوە خستە سەر دەسەسڕێکی گەورە ئەمجا بەستی بەسەریەوە تەزبیحێکی بە دەستەوە گرت و خۆی کرد بە دیوەخانی پاشای خۆیاندا، نە پاشا و نە دانیشتوان نەیانناسیەوە، ئیتر بە پێکەنینەوە پەچەکەی لادا، ئەمجا هەموویان دەستخۆشی ئەو فێڵەیان لێ کرد. کوڕەکەی بە دڵخۆشیەوە پێی وت، خوا تۆ بهێڵێ بۆ نەساراکان. ئەمجا لەگەڵ بازرگانەکان بەرەو سوپای بەغدا ڕۆیشت. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد وتی پیرێژنە فێڵاوی خۆی کرد بە قەشەیەکی سیحرباز ژنێکی فێڵباز بوو پشتی چاوانی سوور کرد و پشتی خۆی کوڕ کرد بەڵام سەفەری حەجی کردبوو شارەزای ئاینی ئیسلام بوو ئەمانشی بۆ ئەوە بوو تاکو و شارەزای ئاین بێ ئاگای لە قورآان بێ زۆر بەڵا بوو دەستی لە هەموو کارێک واڵا بوو زۆربەی تەمەنی لای هەردوو پاشای کوڕی کە پاشای وڵاتی ڕۆم بوو بەسەر بردبوو کە بەرەو سوپای ئیسلام چوو هەردوو شاد چووە لای ئەفریدون شاو پێوت ئەی پاشای هەمان ئێمە پێویستمان بە نزا و پاڕانەوەی بەترێقی مەزن نییە بە قسەی پیرێژنە فێڵاوی دایکمەکەین چاوەڕێ ئەبین بزانین چیمان بۆکە ئەوان بەهۆی هێز و توانایانەوە زابوون بەسەرماندا کە شا ئەفرەیدون ئەمەی بیست زۆر ترسا بۆیە فەرمانی دەرکرد بۆ هەموو هەرێمەکانی مەملەکەت پێویستە هەموو نەسرانیەکان بەشداری بکەن لە جەنگی سوپای ئیسلامدا چونکە مسلمانان هاتوونەتە ناو خاکی مەملەکەتەکەمانەوە پەلە بکەن فریا بکەون خێرا بکەن لەو لایشەوە پیرێژنە فێڵاوی کۆمەڵەکەی خۆی بردە دەرەوەی شار و بەرگی بازرگانانی مسلمانانیان پێپۆشی ئەمجا پەنجا باری هێستریش کوتاڵی ئەتلەسی ئەنتاکی دێباجی پاشایی و جۆرەکانی تر فەرمانی پاشای پێبوو نووسرا بوو ئەم بازرگانە لە دانیشتوانی وڵاتی شامن هاتوونەتە مەملەکەتی ئێوە نابێت کەس دەست بێنێتە ڕێیان لە دەیەک بەخشراون چونکە بەکاری ئەمانە وڵات ئاوەدانە بێتەوە. ئەمجا پیرێژنە فێڵاوی بە خەڵکی دەوروبەری وتبوو بۆ لە ناوبردنی مسلمانان هەمومان کارەکەین ئەوانی ژوتبوویان تۆ فەرمان بدە و ئێمە جێبەجێەکەین ئەم جانێ و چاوانی خۆی بە دەرمان هەنوو بوو بە جۆرێک بریسکەی ئەدایەوە فێڵاوی بەلەباریکە بوو چاوانی بە قوڵاچوو بوو ڕۆیشت تاکو گەشتە سەربازگە ئیسلام زنجیری پێیەکانی کە پێشووتر بە پێوە بوو لی کردەوە جێ زنجیرەکە لە قاچەکانیدا دەرکەوت بوو پیرێژنا شوێنەکەی چور کرد بوو ئەمجا فەرمانی داوتی ئادەی لێم بدەن ئەمجا بم خەنە سندوقێکەوە ئەمجا هەڵم بگرن و بڵێن لا ئیلاهی الله ئەوانیش وتیان چۆن ئەبێت لێت بدەین تۆ خاتوونی ئێمەیت ئەی ژووتی لۆمەی کەس ناکەم خۆم داواتان لەکەم پێویست بوون حرام حەڵالەکە بم خەنە سندوقێک و هەندێک سامانیشم لەگەڵدا لە سندوقەکە بخەن بم خەنە سەر پشتی هێسترێک و خۆتان بکەن بە ناو سوپای ئیسلامدا لە کەس مەترسن هەر کەسێکی سوپاکە دەستیان هێنایە ڕێتان هێستر و بارەکەی بدەنێ پەنا ببەنە بەر زەولمەکانی پاشان و بڵێن ئێمە فەرمانی پاشای ڕۆممان پێەیە باجی دەیەک نادەین ئاخۆ ئێوە چۆن بارە کوتاڵەکانمان ئەگرن ئەم جاپرسیان آخر لە وڵاتی ڕۆم چ سوودێکتان کردووە ئەم جا بڵێن ئێمە لە وڵاتی ڕۆم خواناسێکمان لە ژێر زەمین داڕزگار کردووە کە پانزە ساڵە لەوێ زیندان بووە هەر چەند کاتی خۆی پاڕاوەتەوە بێسوود بووە ئێمەش بارە کوتاڵەکانمان فرۆشتووە و ئەومان پێکڕیوە لەگەڵ خۆمان هێناومانەوە ئەو شەوە هەر نەنووسین تاک و بەیانی هەر باسی سەفەرەکەمان کرد کە ڕۆژ بووەوە سیرمان کرد وێنەیەک بە دیوارەکەمانەوە بوو کە لەو وێنەیە نزیک بووینەوە جوڵە ئەمجا کەوتە قسە ئیسلامینا ئاخۆ تیاتاندایە بێوێ لە خوا نزیک بێتەوە وتمان جا ئەوە چۆن ئەکرێ وێنەکەوتی خوا منی بۆیە هێناوەتە قسە تاکو و ئیمانتان بەهێز بێت و لە وڵاتی نەسرانیان بچنە دەرەوە بەرەو سوپای ئیسلام چونکە لە نێوانیاندا شتکانی شمشێری خوا و پاڵەوانی زمانی لێە گرتنی قوستنتنیە لەسەر دەستی ئەو پاشایەدا بێ کەرامەتی هەیە چەند قەشەیەک بە فێڵ گرتیان لە ژێرزەمینێکدا بۆ ساڵانێکی زۆر بەندیان کرد هەر کەسێک ڕزگاری بکە خوا لە خۆی ڕازیەکە چونکە کارەکەی بە جیهات بۆ نووسرێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی کە پیرێژنم تەکبیر و پیلانەی بۆ کۆمەڵەکەی کردوتی ئەگەر شتکانی سەرکردە گوێ لێگرتن پێی بڵێن کە ئەو قسێمان لەو وێنەی سەر دیوارە بیست بۆمان دەرکەوت کە ئەو وەلی خوایە یەکێکە لە خۆشەویستانی خوا سێ ڕۆژ بەڕێوە بووین ئەم جا گەشتینە کڵێسەکە ئەم جا چوینە ژوورەوە ڕۆژێک خەریکی فرۆشتنی کاڵاکانمان بووین کە شەو هات و چوینە شکەوتی چێوە بڵندەکەەوە گوێمان لە قورآن خوێندن بوو ئەم جا ئەم شعرەی وت ئەوقرم هەڵگیرا لە سینەی تەنگە تاسام لە دەریای نێودڵی منگە خوا پەنام نەدا کوژراوم کوژرا و بووم بەو کۆترەی کە باڵی شکا زۆر ڕێز بگرە لە خزمەکانت لە خۆشییاندا ڕەونەق تکە ڕێگایەک نییە بۆ پێگەیشتن جەنگین ئەماندا بە کۆستی مەرگە لە کڵێسەدا گیرم خواردووە لەگەڵ هەواڵدا باسڵاوکە. پیرێژن وتی کە گەیشتینە سەربازگەی ئیسلام پیلانەکەمتان بۆ دەرەکەوێت کە چۆن هەمویان لەناوە بم نەسرانیان دەستیان ناز کرد دوای ئەوەی هەندێکیان لێدا خستیانە سندوقەکەەوە ئەوان پێیان وا بۆ بێت قسەکانی جێبەجێ بکرێت بەرەو سربازگەی مسلمانەکان ڕۆشتن ئەمە لە لایەکەوە لەو لایشەوە کە بینیان چۆن خوات سەری خستن و دەستکەوتیان لەو پاپۆڕ و ئەو هەموو کەلوپەلانە زۆر بوو کە شەوانە بۆ یەکتریان ئەگێڕایەوە زەولمەکان بە براکەی وت خوا بەهۆی دادپەروەری خۆمانە و بە قسەی یەکترکردنمانەوە سەری خستوین شرکان فەرمانەکانم و ئەرکەکانی خوا بەجێبێنە چونکە بەنیازم دە پاشا لە خوێنی باوکمدا بکوژم هەروها پ هزار لە ڕۆمەکان قوستنتینیش داگیر بکەم شرکان ژوتی بە قوربانت بم خۆ من هزار ساڵ ئامادەم جیهادت بۆ بکەم بەڵام کاکە گیان لە دیمەشق کچێکم هێن ناوی ڕێکەوتە زۆرم خۆشەوێ کچێکی زۆر سەرسوڕهێنەرە زەولمەکان وتی منیش کەنیزەکێکم هەیە سکی پڕە و لەسەر مناڵبوونە وەرە پەیمانم بدەرێ کە ئەگەر خوا کوڕی پێم بەخشی کچەکەتم بدەرێ با لێی مارە بکەم شرکان وتی بە چاوان دەستی خستە نێو دەستی براکەی وتی ئەوە پەیمان بێ ئەگەر کوڕتان بوو کچەکەی خۆمت پێ بەخشم لە کوڕەکەتی مارە بکات ئیتر زۆری پێخۆش بوو ئەم جاکەوتنە باسی سەرکەوتنیان لەو جەنگە گەورەیەدا دندانی گەورەوە زیر پیرۆزبایی لە هەردوو براکە کرد لەو سەرکەوتنیاندا وتی کە ئێمە لە پێناوی خوادا جەنگین خوایش سەری خستین و ئەوان دۆڕان وەرن با شوێنیان بکەوین و کۆڵیان لێ نەدەین بەڵکو خۆش ئاواتمان بێنێتە دی و هەر هەموان بکوژین ئێوە بەو پاپۆڕانە بە دەریادا لەشکر برن ئێمەش بە زەویدا ئەم جاوتی باشترین کارێک دژمن کوشتنە بەسەر ئەسپەوە حەکمان ڕشتنە با لە یارەوە نامە پێبگا یان کوتوپڕێ بە ئەو گەشتنە ئەمجا دندان وتی پەنا بەخوا لەو سەرکەوتنە چەند ئازیزە یان شادبوون بە خات و ئیبریزە زەولمەکان فەرمانی بە سوپای ئیسلامدا کە بڕۆن بەرەو شاری قوستنتنیە کەوتنەڕێ دوای شەش ڕۆژە ڕێ ماندوێتی و تینوێتی گەشت نامێرگێکی پان کە سەیرانگایەک بوو بۆ خۆی پڕ بوو لە ئاسک و مراوی و پڵنگ و باڵندە و گورگ و ڕێوی کە سێری ئەو کانی و تاڤگانیان کرد ئەو هەموو میوە ناسکانە ئەو میوە جوانانە شنەی شەماڵە بەهشتی سەرزەمینە سێری ئەو ڕز و باخە شیرینە ئەدوت فەرشێکی سەوزی ڕەنگینە بۆ هەر لایەکی لاکەیتەوە کانی و تاافگەیە و زەوی بەرینە ڕووبار وەک لێوی کیژی گوڵ بەدەم